سەبر بگرن خەڵکینە خۆمان چاپێن بگەڕێنەوە لای خوا کەسانی حەماسی و هەڵەشە و بەپەلە تااقەتی ئەو بەزمێنێ کاکە تاکەی سەبر بگرین کەفی خۆتە تۆ سەبر مگرە بۆ لایەکی تر بەڵام دینی ئیسلام ئەوەیە براکانم دینی ئیسلام ئەمری کردو بەچی الصبر والتقوى ناڕەحەتی لە وڵاتدا هەیە، گەندەڵی هەیە، زوڵم هەیە، ستەم هەیە، ناعەدالەتی هەیە، کە لە حیزبەکەی بیشتت بۆ دەکا، لە حیزبەکەی نەبیشت، هەمووی هەیە. لە تۆ چاتر دەزانم هەیە. عیلاج چییە؟ عیلاج بە گوێرەی قسەکەی پێغەمبەرە عەلەیهی سڵاو وسەلام یا بە قسەی جەنابتە؟ پێغەمبەری خوا فەرمووی اصبروا سەبر بگرن واتقوا تەقوای خوای گەورە بکەن کە ئێمە بەلا ان تصبروا وتتقوا لا يضركم كيدهم شيئا سەبر بگرین و تەقوامان هەبێ واللهی فێڵی ئەوانە ناتوانێت زەرەر لە من تۆ بدات ئەی ئەگەر سەبر نەگری و تەقوا نەکەی بزانە عاقیبەتەکەی چی بەسەر دێ کەواتە خۆی ئەم دوو کەلیمەیە برا با خەڵکانێک نێت بە دوو فاقەیی ئیشکە خەڵکانێک نێت بە دووڕووی ئیشکە تۆ لەسەرەوە پارە وەردەگریت و دەوڵەتی لەگەڵ دروست دەکەی لە خوارەوەش دێی تانە لە ئێمەی ئەهلی سوننە دەدەی بابە ئەمانە بەکرێگیراون پیاوی دەسەڵات و نازانم دیفاع لە گەندەڵی دەکەن دفاع لەم میللەتە دەکەین، ئەم میللەتە تووشی خوێنڕێژی و نەهامەتی نەکەن کە لە میسر تووشتان کردن، لە سووریا تووشتان کردن، لە لیبیا تووشتان کردن، دەڵێن ئێرەش وای لێمە کرد برا. خەمی ئەوەمانە نەک خەمی ئەوەمان بێ فڵان دەسەڵاتدارە بەخوا مانگانە پارەمان بۆ دێنێ نامانەوێت ئەگەر ئەو لاچێ کێ پارەمان داتێ لەسەر ئەو مینبەرە دەیڵێم. ئەگەر دینارێک لە حکوومەتی ئەم حکوومەتەی خۆمانەوە جگە لەوەی کە حەقی خۆم وەکوو معاشخۆرێک دکتۆرێکم و ڕاتبی خۆم هەیە تا سەعات یەک و نیو داوام دەکەم ڕۆژانە جگە لەوە کە دینارێک لەم حکوومەتەوە یا لەو حیزبانەوە بۆ من یا بۆ کەناڵی ئامۆژگاری هاتوێ بەر لەعنەتی خواکەوین ئەگەر نەش هات پێ و ئەوانەی بهتانمان بۆ دەکەن لە مبتدی و حیزبیەکان بەر لەعنەتی خواکەون یا تۆ بە بکەن واز بێنن هیچی تر دینێکی چەوت فێری خەڵک دەکەن، لە ژێرەوە خەڵک هان دەدەن، لەسەر تەلەفزیۆنیش دێن بابە ئەمانە پێیان دەڵێن وەلی ئەمر، ئەی بڵێم چی یەعنی؟ ئەگەر کافرە تا منیش بڵێم وەلی ئەمر نییە، ئێ بەس تۆ لە تەلەفزیۆن بۆ خۆت دەڵێی موسڵمانە، کە موسڵمانیشە چۆن مامەڵەی لەگەڵ بکەم؟ وەکو پێغەمبەر دەیکەم، علی صلی اللە وسلم، اصبروا واتقوا، سەبر و تەقوا.